لە ئەڵقەکانی ڕابردوو باسی زانست وەرگرتمان کرد، باسی طلب العلممان کرد، یەکێک لەو مەرجانەی کە زۆر گەورەیە و دەبێ هەبن لە وەرگرتنی عیلما ئەوەیە کە دەبێ ئێمە عیلمان بۆ عەمەل بێت. ئێمە کە عیلم و زانست وەردەگرین دەبێ بۆ ئەومان بێ بیکەینە کار بیکەینە نەک بۆ ئەومان بێ تەنها زانست و زانیاریمان زۆر بێ و لەناو خەڵکا پەنجەمان بۆ ڕابکێشێ. جیاوازی لە نێوان ئێمە و ئەوان، ئێمە دەمانەوێت زانست لای خۆمان زۆر کەن وەک چۆن کەرەسەیەکی تر زانستی دونیای خۆمان زۆر دەکەین وەک چۆن عیلمی طیب و فیزیا و هەندەسە و ئەوانە لامان زۆر دەبێ عیلمی دینیش لامان ئاوای لێ هاتووە بەڵام ئەوانەی سەلەف کە عیلمیان وەردەکرد دەگرت دەیانویست بیکەنە کار و لە خوای گەورە پێی نزیک بنەوە عیبادەتی پێ بکەن ئەگەر سەیر کەین لە لە تەراجم و ژیاننامەی ئەوانی سەلەف ئەو شتە زۆر بە زەقی و بە ئاشکرایی دەبینرێ یەک لەوانە یەکێک لەو دایکانەی کە زۆر گەورەیە و لە تاریخا دیارە دایکی سوفیان ثەوریە دایکی سوفیان ثەوری کوڕەکەی نارد بۆی بچێت فێری علم بێت بەڵام ئامۆژگاریکی زۆر جوانی کرد زۆر حەریز بوو لەسەر بووی کە کوڕەکەی باش پەروەر دەکات دایکی سفیان ثەوری بە کوڕەکەی وتی یا بنیە اطلب اطلب العلم وانا اكفيك بمغزلي وتی تۆ بڕۆ بە ئەوە وەرگرە بڕۆ عیلم وەرگرە بۆ خۆم بە دەستەکانی خۆم ئیشت بۆ کەم میغزەل تەرشیە تەرشی دەڕێست خوری دەڕێست و پاری پێ پیا دەکرد وتی تۆ ئیش مەکە تۆ پارە پیا مەکە تۆ بەس بڕۆ عیلم وەرگرە من بۆ خۆم بژێوی ژیان بۆ دابینەکەم من بە دوای بژێوی ژیانە ڕاتم بەس تۆ بڕۆ عیلم وەرگرە ئەوانەی سەلەف ئەگەر سەیری کەین ئەوانەی ئەهلی عیلم بوون ئەوانەی بە عیلم و زانستەوە خەریک بوون ئەوانە مەشهور بوون بە عیبادەتیان وەکو باسمان کرد سفیان ثەوری دایکی هەر لە منداڵیەوە کە ناردی بۆ عیلم وەرگرتن و زانست یعنی ئیلا دەبێ شەو نوێژکردن هەبێ چونکە ئەوە بەشێک بوو لە ئیشەکانیان سفیان ثەوری طلبەکەی ئاوی بۆ دانا بۆی سفیان ثەوری کە شەو خەبری بۆتەوە بۆوە بۆ ئاوە دەست نوێژ بگرێ ئەوانە وەک ئێمە بەلوعیان نەبوو تەنکی ئاویان نەبوو ئاویان لە ماڵا نەبوو ئاویان دەهێنا لە شتا ئاویان هەڵدەگرت لە قاپ شتی وای ئاویان هەڵدەگرت تەڵەبەکەی ئاوی بۆ هێنا بۆی دانا سفیان ثەوری بەدیار ئاوەکەەوە دانیشت سەیری ئاوەکەی کرد ئەی ئەی دانیشتەکەی چۆنێتی دانیشتەکەی چۆن دانیشت بوو ئەوە بەدیار ئاوەکە بوو تەڵەبەکەی چاوی کەوتە سەری کە چۆن دانیشتووە بەدیار ئاوەکەی و بەجێ هێشت تەڵەبەکە ڕۆژ بخەوێت بەیانی کە خەبەری بۆ هەستێت بۆ نوێژی بەیانی کە سەیری کرد ئاوەکە لە شوێنی خۆیەتی نە سوفیان ثەوری ئاوەکەی بەکەرێ ناوە نە لە شوێنی خۆشی هەستاوە هەی ئەو چۆنێتی دانیشتنەکەی چۆن بوو وەک خۆی دانیشتووە دەستی لە ژێر چەناگەی بوو قاچێکی لە ژێریا بوو قاچێکی بە بەرزتر دانابوو شێوازی دانیشتنەکەی چۆن بوو هەر بەو شێوەیە مابووەوە لێ پرسی وتی بۆ تەڵبەکە پێی سەر بوو سەر بوو ئەوەکەی بەکار نیە ناو شەو نوێژی پێ نەکردووە بەڵام بۆ بۆ نەیکردووە لێ پرسی وتی بۆ گوتی لە شەوەوە بیر لە ئەهوالی قیامە ئەکەم و ناڕەحەتیەکانی قیامە ئەکەمەوە یعنی لە شەوەوە تا بەیانی دانیشتو بە دیارە ئەوە لەو بیرکردنەوەی نەپچڕاوە شەوێک بە کاملی و بەتەواوەتی تەنها بیری لەوە کردوێتەوە ناڕەحەتیەکانی قیامەت قورسایەکانی قیامەت تاوان بیرکردنەوە لە لە قیامەت لە دینی خوای گەورە ئەوانە هەمووی عیبادەیە ئەنی کەسێک شەوێک نەخەوتووە تەنها خەریکی بیرکردنەوە بۆ لە لە ناڕەحەتیەکانی قیامەت. ئەهلی عیلم و تەڵەبەی عیلم بەو شێوەیە بوون، هەر بەو شێوەیە پەروەردە کراون. ئەحمەد بن حەنبەل جارێکیان تەڵەبەیەکی بە میوانی هاتە ماڵی، کە هاتە لای ئەحمەد بن حەنبەل ئاوی بۆ دانا، بۆی شە کە هەستا لە خەو شەونوێژ بکات. بەیانی ئەحمەد بن حەنبەل کە هەستا سەیری کرد تەڵەبەکەی شەونوێژی نەکردووە ئاوەکە لە شوێنی خۆیەتی. پێی سەیر بوو، وتی بۆ تاڵیب العیلم هەیە کە شەونوێژی نەبێت؟ عیبادەتی شەوی نەبێت پێی سەیر بوو لەبەرەوەی ئەوانە تەن ئیلا دەبوو عیبادەتی شەویان هەبوایە ناڵێم واجبە ناڵێم وایان دەزانی فەرضە نا بەڵام دەیان کرد پێیان وابوو ئەگەر کەسێک طلب العلم بکات لەبەر خوا علم وەرگێ دەبێ عملی هەبێ دەبێ کرداری هەبێ دەیان ویست کرد یعنی دەبێ کردارەکانی ببینرێ ئەحمد بن حنبل پێی سەیر بوو طلبەکەی شەونێژی نەکردووە پێی سەیر بوو دەبێ شەونێژی هەبێ سبحان اللە ئەوانەی ئەوانەی سەلەف وابوون ئەوانەی سەلەف عیبادەتیان هەبووە عملیان ئەیمیان وەرگتو بۆی عبادەتی پێ بکەن بنەماڵەیەک هەبوون لەوانی پێشین بنەماڵەیەک هەبوون پێیان دەگوترا بنەماڵەی پێیان دەگوترا بەنی صالح بن حەییان دوو برابوون لەگەڵ دایشێک حەسەن بن صالح بن حەیان لەگەڵ عەلی بن ساڵح بن حەیان تاوان بزانە حەسەن بن ساڵح بن حەیان لەگەڵ عەلی دوو زانای گەورەن لە عولەمای حەدیث یعنی دوو زانای گەورەن لەو پیاوانی دوو پیکەڵە پیاون لەو پیاوانەی کە حەدیثیان بۆ ئەومە نقل کردووە حەدیثیان وەرگرتەوە بە ئێمەیان گەیاندووە ئەمانە ڕاستە بە علم خەری بوون حتا حەسەن بن صالح بن حەیان مامۆستای وەکیع بووە وەکیع مامۆستای ئیمامی شافعیە بەڵام حەسەن بن صالح بن حەیان مامۆستای ئیمامی وەکیع بووە و مامۆستای عەبدوڵای کوڕی موبارەک بووە یعنی عولەمائی گەورە گەورە لەژێر دەستی پەروەردە بوون ئەمانە لەگەڵ ئەوەی کە علمیان هەبووە خاوەنی علم و زانست بوون ئەمانە عابدیش بوون لەگەڵ ئەوەی کە عالم بوون بە دینی خوا عابد بوون عیبادەتیان هەبووە ئەم بنەماڵەیە دوو کوڕ و عەلی و حەسەن لەگەڵ دایکیان سێ کەس بوون لە ماڵەکەیا دەژیان خێزانەکەیان سێ کەس بوو شەویان لە نێوان خۆیانە بەش کردبوو نابێ ئەو ماڵە ذکری خوای لێ ببڕێ نابێت دەبێ بەردەوامی شەو نوێژی تیا بکرێن دەبێ خوا بە بەردەوامی بیان بینێک عیبادەت لەو ماڵەیە هەیە لەبەرەوە هەرسێکیان دوو بەش لە شەو دەخەوتن هەرێکیان هەرێکەیان بەشێک دەبوایە بەخەبەر بوونایە دایکە کە دوو کوڕەکە دەخەوتن دایکە کە هەڵدەسا شەو نوێژ و عیبادەتی دەکرد کاتێک کە خەوی دەهات یەکی لە کوڕەکانی هەڵدەسان بخۆی دەچوو دەخەوت کوڕەکەی هەڵدەسان ئەویان عیبادەتی دەکرد بەشێکی تر لە شەو عیبادەتی دەکرد پاشان دەچوو بخەوێت براکەی تری هەڵدەسان هەتا بانگی بەیانی دەدا بەو شوێ عیبادەتیان دەکرد دایکەکە مرد کوڕەکان شەویان کردە دوو بەش. نیوەی شەو دەخەوتن. یەکێکیان نیوەی یەکەمی دەخەوت، پاشان عیبادەتی دەکرد و شەونوێژی دەکرد، پاشان ئەوەی دووەمی هەڵدەستاند و خۆی دەخەوتەوە. هەتا بەیانی بەو شێوە عیبادەتیان دەکرد. کە یەکێک لە براکان مردن، ئەو برایەی کە مایەوە هەموو شەو شەونوێژی دەکرد، ئەو شەوە تیا نەدەخەوت. ئەمانە بۆ خۆیان عیبادەتیان هەبوو، ئەوانەی دەوروبەریشیان فێری عیبادەت دەبوون. جارییەکیان هەبوو. ئافرەتی جاریەکیان کڕی بۆ ئیشی بۆ دەکردن پێویستیان بە پارە بوو حوسەین جاریەکەی فرۆشتەوە پێویستی بە پارە بوو کە فرۆشتەوە ئەو جاریەیە وا فێر ببوو ئەو ئافرەتە وا فێر ببوو ئەو خادی بوو کەنیزەکە وا فێر ببوو دەبوو دەبوو وای دەزانی دەبێ هەموو ماڵێک وەک ئەوان بن بە مستەمەری شەو نوێژە ماڵەکەیانە هەبێ ئەو جاریە لەسەر بەرنامەی ئەو بنەماڵەی کە تیا پەروەردە بوو بنەماڵەی ساڵح بن حەیان هەستا شەو نوێژی خۆیی کرد کە تەواو بوو لە شەو نوێژ ویستی بڕوا بخەوێ لە دەرگای ماڵەکەی دا ئەو ماڵەی هەستان کە پێ کڕی بویانەوە وتی هەستن وتیان بۆ خبریان بۆ پیان سەیر بوو هەڵیان نسێنێ وتی هەستن نوێژەکەتان بکەن وتیان ئا بانگی بانی داوە وتی بۆ ئێوە ئێوە نوێژ ناکەن هەتا بانگی بانی نەدا بەیانی چوو بۆ لای حسین بن صالح بن حیان گلەی لێ کرد وتی بیعتنی لقومی سوء وتی بە ماڵێکی خراپت فرۆشتم ئەو ماڵەشەو نوێژ ناکەن هەتا بانگی بەیانی نەدات یعنی چڵ تا بەیانی دەخەون پێی کەم بوون پێی خراپ بوون کە شەو تا بەیانی خەوتن و عیبادەتیان نییە ئەوانە کەنیزەکەکانیشیان عەبدەکانیشیان وا فێر دەبوون ئەوانەی لە ماڵەکانیان دەژیان وا فێر دەبوون سبحان الله شتێکی ترم بیرکەوتەوە ئافرەتێکم بیرکەوتەوە جاریەیەک لە ماڵێکە عبد بوو کەنیزەک بوو ئەمە بوو ئەمە ینی کەنیزەک بوو لە ماڵێکە کڕی بویانەوە ماڵێکی بە عیبادەت ئافرەتێک کڕی بێەوە ئەو کەنیزەکە بەخۆی ئیشی بۆ دەکرد جارێکیان ئەم کەنیزەکە تێپەڕی بە لە مەکە بوو تێپەڕی بەلای ئیمامی مەکەیە بەس ناسی ئەوکێە ئیمامی جورەیج چۆن ئیمامی مالیک ئیمامی ئەهلی مەکە بوو ئیمامی ئەهلی مەدینە بوو ئیمامی جورەیج ئیمامی ئەهلی مەدینە بوو بەلای بەلای ئیمامی جورەیج تێپەڕی ئیمامی جورەیج ئەو کاتە پیاوێکی پیری بەتەمەن بوو کە بەلای تێپەڕی سەری کرد خەتێکی کێشا و نوێژەکەی کرد پێی وت کە نابێ خەت بکێشرێ طبعا حەدیثەکە دیار نییە سیدەکەی ناوی چی ناوی سیدەکەی نەهاتووە ناوی دایکی سیدەکەی ناتوە لەبەرەوە حەدیثەکە ئیش پێ ناکرێ یعنی دەبێ حەدیث کە دەگیرێتەوە ئەوانەی کە دەگیرنەوە هەمویان دیار بن ناویان هاتبێ و بناسرێن و کەسانی باش بن ڕاضی نەبووت نەخێر تو ئیشم بەوە نیە بە ئازاد کردن نیە ها سەیرە ئافرەتێک کارەکەرە بەس بەسەر نەک کارەکەرێکی ئاسایی ئێستا لە زەمەنی ئێمە کەسێک کە کارەکەری دەکات لە ماڵگا خزمەتکاری دەکات دەچێ ئیش دەکا و مەسەن دەگەڵێتە ماڵەکەی خۆی ئەگەر لەو ماڵەشا بێت هەر کاتی بێت دەڕوات بەس ئەوە کڕاوە ئەوە ئەمەیە کەنیزەکە یعنی دەست بەسەرە ئەوە ئەوە ئازادی نییە پێی وت وتی وەرە دەتکڕم و ئازادت دەکەم سەربەست بە یانی لەو کارە کەری و خزمەت کاری و ژێر دەستیە وەرە دەرەوە وتی نامەوێت ئیشم پێ نیە بۆ لێ پرسی بۆ وتی لەبەرەوەی پێغەمبەر فەرمی علی صلات وسلام اذا اتقى العبد ربه ونصح موالیه وله اجران یعنی عبد و ئەوانی کراون کڕین فرۆشتنیان پێ دەکرێت ئەگەر ئیشەکانی خۆی باشی کرد و تەقوای خوای گەورەی هەبوو ئەفەرمێت پێغەمبەر فەرمی علی صلات وسلام دوو جار پاداشتی هەیە ئەگەر کەسێک ئازادە یەک جار پاداشتی هەیە بەس ئەوانە دوو جار پاداشتیان هەیە دوو ئەوەندەی ئازادکراوێک پاداشتیان هەیە ئافرەتەکە وتی کەنیزەکەکە وتی ولا احب ان انقص اجرا وتی من نامەوێ یەکێ لە ئەجرەکانم کەم بکات نامەوێ ئازاد بم وتی ئەگەر پێویستم پێی وایە بمویستایە ئازاد بم لە تۆ زیاتر دابویان پێم سیدەکەم داوای لێکردم کە ئازادم کات بەڵام شتی پێ بەخشیم مقابلی ئازادکردنەکەم سیدەکەم پێی وتم وتی وەرە ئازادت دەکەم بەڵام ئەوەشت دەدەمێ پارەت دەدەمێ بۆی پێی بژیت یانی من ئەگەر بمویستایە و قەبووڵم کردایە هەم ئازاد دەکرام هەمیش پارەم وەردەگرت لەسەر ئازادیەکەم ئەوانە عیلمیان وەردەگرت ئەوانە زانستیان وەردەگرت دەیان کردە ئیش ئەو ئافرەتە لە سەیدەکەیەوە فێری فێری عیلم ببوو بەڵام عیلمەکەی ئیشی پێدەکرد ئیشی پێدەکرد ئێمە عەمەل وەردەگرین بۆی دیار بین ئێمە عەمەل وەردەگرین بۆی زانست لای خۆمان کۆبکەینەوە بەڵام داوا دەکەین لە خوای پەروەردگار خوای پەروەردگار نیەتەکانمان پاکاتەوە خوای گەورە وامان لێ بکە زانست و عیلم وەرگرتمان تەنها بۆ خۆی بێ لە پێناوی خۆی خوای گەورە بێ و بانوێ بیکەینە کردار هەر عیلم وەرگرتنیان نیەتیان بۆ خوای پەروەردگار بوو لەبەر خوای گەورە عیلمیان وەردەگرت بۆیە کارەکانیان ئەوەندە بگەورەی دەهات ئەوەندە بەرەکەت لە کارەکانیان هەبوو ئەگەر نیەت هەبوو نیەت هەبوو لەبەر خوای گەورە کارەکانمان وەرگر بۆی بیکەینە عەمەل ئەو کاتە کارەکانمان لە ملمانا دەمێنێتەوە لە قیامەت شانازی پێوە دەکەین وەکو خوای گەورە فەرمێت وەکل ئینسانی وەکل ئینسانی ئەلزەمناه طائره فی عنقه ونخرج له یوم القیامە کتابا یلقاه منشورا خوای گەورە ئەفەرموێت هەموو مرۆڤێک هەموو کەسێک لە گەردنێتی چۆن ملوانکە لە گەردنە و ئاشکرایە و دیارە لە قیامە هەموو کەسێک ئەعمالەکانی بە گەردنیا هەڵواسراوە ئیشەکانی بە گەردنیەوە هەڵواسراوە ئەوەی علمی وەرگرت بۆی بیکاتە عەمەل و کاری پێ بکات جن و شەیاتین و ئینس و هەمووی دەیبینن لەو ڕۆژە ڕۆژی شانازی پێوەکردنە بە ئیشەکانمان نەک لە دونیایە لەبرەوی شانازی دونیا هەمووی تەوافیهە هیچ نین با خۆمان بە کارەکانمانەوە خەریکەین هەوڵ دەین ئیلمەکانمان بۆ کارپێکردن بێ چونکە تەنها کار لەگەڵت دێت کار لەگەڵت دەمێنێتەوە نەک ڕیا و خۆ دەرخستن نەک شتی دونیا حەدیثێکمان هەیە ئیمامی بوخاری و موسلیم دەیگێڕنەوە، پێغەمبەر دەفەرموێ عەلەیهی سڵاوات وەسەلام، یتبع المیت ثلاثا، ثلاثە، سێ شت دوای مردوو دەکەوێ، فیرجع اثنان ویبقی معه واحد، سێ شت دوای مردوو دەکەوێ سێ، دوانیان دەگەڕێنەوە و یەکێکیان لەگەڵی دەڕۆن، ئەو دوانەی کە لەگەڵی دەڕۆن ئەهل و ماڵەکەیەتی، بەڵام ئەو شتەی کە لەگەڵ ئەو دوانەی کە دەگەڕێنەوە ئەهل و ماڵەکەیەتی، ئەو ماڵەی کە پێوەی خەریک بووی ئەهلت دێن تا قەبرت دەبەن بەڵام ئیتر لە نایەن ناو گۆڕتەوە، نایەن ناو قەبرت بەجێت دێڵن بەڵام ویبقا عمله ئیشەکەی لەگەڵی دەمێنێتەوە عەمەلت لەگەڵت دەمێنێتەوە بە عەمەلتەوە خەریک بە بە کردارتەوە خەریک بە ئەوانەی سەلەف ڕێزی کرداریان دەزانی حاتم الاصم ئەو شتەی کە زۆر پێم جوانە حیکمەی قسەکانی بە ژمارەن بە ژمارە لێیان پرسی شقیق البلخی لێی پرسی مامۆسای بوو وتی چەند ساڵە تۆ تەڵەبەی منی وتی سی ساڵ تی چیم لێوە فێر بووی وتی هەشت خاڵ هەشت خاڵی دوور درێژی بۆ شمارد باشە لێیان پرسی بما حققت التوکل بەچی تەوەکولت بەخوای گەورە بەدەستێنا بەچی وات لێهات پشت بەخوا بەستی وتی بە چوار شت ئەو چوار شتە چییە علمت بأن رزقي لا يأخذه غيري فاطمأنت قلبي زانیم ئەو ڕزقەی کە خوای گەورە بۆی داناوم کەس ناتوانێ بیبا ئیتر تەواو دڵنیا بووم دڵارام بووم پشتم کردەوە وعلمت ان عملي وعلمت بان عملي لا يتقنه غيري فاشتغلت به زانیم ئیشەکانم کەسێکی تر ناتوان لەبری خۆم تەواویکە خۆم پێوە خەریکردن علمت بان عملی لا یتقنه غیری فاشتغلت به زانیم ئیشم کەسی تر بۆم تەواو ناکا پێوەی خەریک بووم ئێمەش کە زانستمان وەرگرت بە هەوڵدەین بیکەینە عەمەل بشزانن ئەگەر خوای گەورە خەیری بوێ بە عەبدەکەی خوای گەورە بوێ عەبدەکەی خێری پێ بگەیەنێت تووشی کاری چاکەی دەکات لە زەمەنی خۆیا زەمەنی خۆی ئەهلی ئەرض چەند عیبادەتیان دەکرد چەندیان عیبادەت دەکرد ئەوەندەی عیبادەتی هەموو ئەهل ئەرضی بۆ بەرز دەکرا ینی ئەوەندەی عیبادەت هەبوو ئەوەندەی عیبادەتی هەموو ئەهل ئەرض بوو بۆیە فریشتەکان مەلائکان پێی سەرسام بوون سەرسام بوون ئەو هەموو عملە چیە بەرزەکەنەوە بەلای خوای گەورە ئەوەندەی ئەمەل زۆر بوو کەسانێک هەن عیبادەت دەکەن لە دەوروبەری ئێمە زۆر لەگەڵ ئێمەیا جیاوازن عیبادەتیان لەگەڵ ئێمە جیاوازە ئێمە عیبادەتیش کەم دەکەین و پێمان زۆرە یان باسی پێغەمبەر یونس دەکەن علی سڵات وسلام دەڵێن عملێک دوعای پێ دەکرد عملێک یەکێ لە ئیشەکانی دوعای پێ دەکرد ئێمە حەرامە بڵین خوای بیکە بە خاتری پێغەمبەر تاوان کە یونس کەوتە دەمی حوتەکەوە وای زانی مردووە تەواو بەڵام کە چاوی کردەوە لەناو سکی حوتەکە سێکە دەجوڵێت لەناو حوتەکە دەجوڵێتەوە بۆیە تاوە کەوتە سەجدە و عیبادەتکردن بۆ خی گەورە کەوتە عیبادەتکردن لە شوێنێکان نوێژی کرد هیچ کەسێک لەو شوێنیان نوێژی نەکردووە تاکە کەسێ لە دنیاە کە ژیا و ئەژی لە ناوسکی حوتە عیبادەتی کردبێ یونسە ئالیک سڵات وسلام با ڕای بە دەم خوای گەورە دەیوت خوایە من لە شوێنێکا سەجدەم بۆ تۆ بردوە کە هیچ کەسێک لەو شوێنەیا سەجدەی بۆ تۆ نەبردوە ئەوە لە ناو لە ناو هەناوی حوتە سەجدەی بۆ خوای گەورە بردوە شوێنێکی شوێنی مزگەوت و سەجدەی سەجدە بردنی بووە کە هیچ کەسێک ئەو عیبادەتی تیا نەکردوە پێغمبەر یونس علیه الصلاة والسلام بۆ عیبادەتی خۆی داوای لە خوای گەورە کرد خوای گەورە شتی پێ بدا عیبادەت کردن عیبادەت، ئێمە عیلم وەردەگرین بۆی بیکەینە عیبادەت، بیکەینە عەمەل، وەکو چیشمان هەر عیلمێکمان وەرگر ئەگەر بۆ خوای گەورە نەبێ پوچ دەمێنێتەوە هیچی هیچمان هیچ بەدەست ناهێنین، وەک وتمان هتف العلم بالعمل فان اجابه والا ارتحل، عیلم بانگی عەمەل دەکا دەڵێ ئیش بکە، عیلم دەڵێ ئیشم پێ بکە، ئەگەر خاوەنی عیلمەکە ئیشی پێ نەکرد لە دەستی دەچێ و دەڕوات، تاوان وات لێدەکا دورکەوتنەوە لە عەمەل وات لێدەکا کارەکان بڕوا ئەوانەی سەلەف ئەوانەی پێش ئێمە زانستیان وەرگرتوە تا بیکەنە کردار عیبادەتی پێ بکەن بۆ خوای گەورە خوای گەورە ئێمەش وا لێبکا وەکو ئەوانمان لێبێ ئەوانەی سەلەف وەکو باسیان دەکەن جیاوازیان لەگەڵ ئێمە بۆ عەمەل بۆ ئیشیان علمیان حەتا باسی سەحابە دەکەن دەڵێن صحابە کە گوێیان لێ بوو پێغەمبەر دەی فەرموو علیه الصلاة والسلام ئەوە ئایەتێک دابەزیوە یا ایها الذین آمنو هەمووی گوێ قوڵاغ دەبوون بزان چ فەرمانێک کە خوای گەورە دەیدا بەسەریان دا بیکەنە عەمەل علمیان بەو شێوەیە وەردەگرت بەڵام ئێمە علم وەردەگرین و تەنها کۆی دەکەینەوە تا ناودار بین تا تا علمێک و فێر بوون وەری دەگرین بە هەر نیەتێک بەڵام خوای گەروامان لێ بکان نیەتەکانمان لە کارەکانمان پاکاتەوە بە تایبەتی لە زانست وەرگرتن لەبەرەوەی زانست وەرگرتن شتێکی گەورەیە عیبادەتێکی زۆر گەورەیە کێ لە ئێمە بیەوێ زۆر لە خوا نزیک بێتەوە با عیلم وەرگرێ با زانست لە دینی خوای پەروەردگار وەرگرێ هەندێک زانشتیش واجبە فەڕضە کە فێری بین دەبێ فێری بین خوای گەورە وامان لێ بکا لەو کەسانە بین کە زانست و عیلم بۆ خۆی وەردەگرن خوای گەورە عیبادەتمان زۆر کات خوای گەورە زانست و عیلمەکەمان عیلمی نافعمان پێ بدا و بیکەینە عەمەل و لە کۆتاییدا داوای لە خۆشبوون دەکەم لە خوای پەروەردگار بۆ من و بۆ ئێوەش والسلام علیکم و رحمة الله وبرکاته